ئەڵقەی سی و یەک. چەند ڕۆژێک بەر لە شەڕ لە ماڵی ئەوان من و خۆی و ژنەکەی کەکچی تۆسکانینی بوو و ڕەخمانی نۆڤ و بایرۆڵی پێکەوە شێومان کرد ڕاخمانینۆڤ پیاوێکی سەیر دیار بوو. لەوە دەچوو پیاوێکی ئایین دۆستیش بێ. وا دەردەکەو هەر کە باسی هونەر هاتە پێشەوە، من جۆرە بیرێکی جیاوازم لە بارەیەوە بۆ دێ، چی تێدایە؟ بۆ وا نەبێ؟ ئەو ئێوارەیە من وتم هونەر سۆزێکی سەربارە کە بە تەکنیکی زیرەکانە دەردەبڕرێ. یەکێک مەسەلەکەی بەرەو ئایین ڕاکێشاو من ناچار بووم دانی پێدا بنێم کە زۆر سات و سەودام لەم بوارەدا نەکردووە. ڕاخمانینۆڤ یەکسەر خۆی تێهەڵقورتاند و وتی، ئەی چۆن دەتوانی سات و سەودای هونەرت بەبێ ئایین هەبێ؟ هەڵوێستەیەکم کرد و وتم، وابزانم هەردووکمان باسی هەمان شت ناکەین. من وای تێدەگەم ئایین باوەڕبوونە بە شتێک، بەڵام هونەر زیاتر هەستە نەک باوەر. ڕاخمانینۆڤ وتی، ئایینیش هەر وایە. ئێوارانێک ئیگۆت ستراڤینسکی میوانە بوو. بەدەم نانخواردنەوە وتی، با پێکەوە فیلمێک دەربکەین. من لە مێشکی خۆمدا چیرۆکێکم داڕشت. شتێکی سریالی، یانەیەکی شەوانەی بێ سەرە و بەرە بە چواردەورەی مەیدانی دانسکرد دەکرا، مێز ریز کراون و لەسەر هەر مێزێک کۆمەڵە خەڵک یان ژن و مێرد دانیشتوون و هەریەکە نوێنەری روویەکن لە رووەکانی ئەم دنیایە. لەسەر یەکێکیان حەسوودی، لەسەر یەکێکی تر دووڕوویی دانیشتووە. لەسەر مێزێکی تر دڵڕەقی کونجی داوەتەوە شانۆگەری ئازارەکانی مەسیح دەرخراوەتە سەر شانۆ و لە کاتێکا خەریکن مەسیح لە داردەدەن هەموو ئەو کۆمەڵانی کە بە دەوری مێزەکان و دانیشتون بێ پەروا سەیری دەکەن هەندێکیان سەرگەرمی داواکردنی خواردن هەندێکی تر سات و سەودای بازرگانی دەکەن هەندێکی تر جارجارە سەیرێکی دیمەنەکە دەکەن قەشە گەورەکان و دیندارە درۆزنەکان مست لە مەسیح ڕادەوەشێن و هاوار دەکەن ئەگەر ڕاز دەکەی تۆ ڕۆڵەی خودای وەرە وەرە خوارەوە و خۆت بپارێزە. لەسەر مێزێکی نزیک لەم دیمەنە کۆمەڵێک بازرگان دانیشتون و بە گەرمی سەرگەرمی باسی کارێکی بازرگانی پەرسودن. یەکێک مژێکی قوڵ لە جگەرەکەی دەدا و چاوی بڕیوەتە مەسیح و بێ ئەوەی بزانێت چی دەکا دووکەڵەکەی ئاڕاستەی ئەو دەکا. لەسەر مێزێکی تر بازرگانێک و ژنەکەی دانیشتون و خەریکی چێشتەکەی بەردەمیان ئەم دیوە ئەو دیوەکەن. ژنەکە سەرێک هەڵەبڕێ و بە توڕەییەوە کورسییەکەی لەو شوێنە دەکێشێتەوە و بە بێزارییەکەوە دەڵێ. من تێناگەم خەڵک بۆچی بۆ ئێرە دێن؟ بەڕاستی ئەمە جێگایەکی قەبزە. کابرای بازرگان ئەڵێ بە پێچەوانەوە، ئێرە جێگەیەکی چاکە بۆ ڕابواردن. یانەکە بە تەواوی ئیفلاسی کردبوو، تا ئەم شانۆگەرییەیان خستە سەر شانۆ، ئێستا بە تەواوی بووژاوەتەوە. ژنەکە دەڵێ. ئاخر ئەمە گوناهە؟ کابرا دەڵێ، نەخێر، شەکرت خواردووە. ئەمە شتێکی یەکجار بەسوود و خێرەومەندانەیە. ئەوانەی هەرگیز پێیان نەناوەتە ناو کەنیشتەوە، دێنە ئێرە و چیرۆکی مەسیحییەت فێرەبن. لە کاتێکا شانۆگەرییەکە هەر بەردەوامە، کابرایەکی سەرخۆش کە لالوموو دەکا هەر دەڵی لەم دنیایەشا نییە. بە تەنها دانیشتوە دەزەکە بە گریان و دەکەوێتە قسە سیرک ئەوە خۆ خەریکن لە داریێن کچی کەس خۆی کەس کەس کەس خۆی تێناگەیەنێ بەر حاڵێک بێ خۆی ڕازەکاتەوە و هەردوو دەستی بە بەزەیەوە بەرەو مەسیحرا دەکێشێ ژنە قەشەیەک کە لەو لاوە دانیشتووە بانگی باش خزمەتچیانەکە دەکات و شکال لە کابرا دەکا کابرا بە پاڵ دەکرێتە دەرەوە و بەدەم گریانەوە هەر هاوارەکە سیرکە سیرکە خۆ خۆ کەس بەزەی پێدا نایەتەوە بەڕاستی بەڕاستی مەسیحی چاکن بەسترە ڤنسکیم وت ئەگەر لێە چونکە لە خەیاڵیدان دەری دەکەن. خستنە سەر شانووی شانۆگەرییەکی ئاوها لەبارەی ئازارەکانی مەسیحەوە، ئەویش لە هۆڵێکی دانسکردندا لە ناو یانەیەکی شەوانەدا، ئەوە دەردەخا کە پەیوەندیی خەڵک لەگەڵ ئاییندا گەیشتووەتە کوێ. ڕەنگێکی هێنا و ڕەنگێکی برد، لە دواییدا وتی، ئاخر ئەمە گوناهبارمان ئەکات. لەم وەڵامەی سەرم سوڕما و نەختێکیش هەستم بە شەرمەزاری کرد. وایە. بەڵام من هەرگیز بەو جۆرە بۆی نەچووم. وای بۆ چووم کە ئەمە دەبێتە مایەی ڕەخنە لە هەڵوێستی خەڵک دەربارەی مەسیحییەت، لەوانەشە لە کاتی داڕشتنی چیرۆکەکەدا ئەم مەبەستەم بە باشی دەرنەخستبێت. بەم جۆرە واز لە مەسەلەکە هێنرا، کەچی پاش چەند هەفتەیەک کاغەزێکم لە ستراڤینسکییەوە پێگەیشت کە تێیدا پرسیبووی ئایا ئێستاش ئامادەم فیلمەکە پێکەوە دەربکەین؟ بەڵام منی تر. دڵم سارد بووەوە و هاتبوومە سەر دەرکردنی فیلم بە تەنها. کە خەریکی دەرکردنی دیکتاتۆری مەزن بووم، چەند نامەی هەڕەشاویم پێ گەیشت، پاش تەواوبوونی نامەکان بەرەبەرە زیاد دەبوون، هەندێکیان هەڕەشەیان کردبوو کە بۆمبای پی سی فڕێ بدەنە ناو شانۆکەوە، هەندێکی تر وتبوویان لە هەر جێگایەک نیشانی بدەی شاشەکە دەدەینە بەر گوللە. تاقمێکی تر نووسیبوویان هەرات بۆ دەنینەوە. سەرەتا بیری ئەوم کردەوە کە بچم لای پۆلیس شکات بکەم بەڵام بیرم لێکردەوە ئەمە دەبێتە مایەی تەکاندنەوەی خەڵک لە فیلمەکە. برادێک پێشنیازی کرد بچم بۆ لای هاری بریجز کە سەرۆکی یەکێتی حەماڵەکانی ئەسکەلە بوو. بۆم بەستە بۆ منانی ئێوارە بانگم کرد بۆ ماڵ و بە ئاشکرا ئەوەی بانگکردنەکەم لەگەڵیدا خستە ڕوو. دەمزانی ئەو دژی نازییەتە بۆیە وتم. کۆمیدیەکی دژ بە نازیەتم هەیە دەمەوێ نیشانی بدەم و لەبەر ئەوەی هەڕەشەنامەیەکی زۆرم پێ گەیشتووە وای تێ دەکەم ئەگەر بیست تاسکی لە زەلامەکانی تۆ بێنم و لە ڕۆژی یەکەما بە ناو خەڵکەکەدا بڵاویان بکەمەوە ئەوان بەر لەوەی هیچ شتێک ڕوو بدا دەتوانن بەر لە هەر بزووتنەوەیەکی سەر بە نازییەکان بگرن. بریجس پێکەنی وتی. باوەر ناکەم شتەکە بگاتە ئەو ڕادەیە. چارلی، تۆ لە ناو جەماوەری خۆتدا ئەوەندە لایەنگرت هەیە کە ناهێڵن هیچ هەرا و چەقەیەک ڕوو بدا. ئەو نامانەش ئەگەر هی نازیەکان بن دڵنیا بە ئەوان هەرگیز ناتوان ناتوانن بە ڕۆژ سەر دەرکەن ئەو شەوە هاری باسێکی خۆشی مانگرتنەکەی سان فرانسیسکۆی بۆ گێڕامەوە ئەوتی هەموو شارەکە بەدەست خۆمەوە بوو هەرچی ئازوقە و کاروباری گشتی هەیە لە ژێر دەستمدا بوو بەڵام هەرگیز خۆم لە پێداویستیە پێویستیەکانی نەخۆشخانەکان و منداڵان نەگەیان کە لەبارەی ماگرتنەکەوە قسەی بۆ دەکردم وتی کە قەزیەکە هۆ و دەرفەتی خۆی بۆ هاتە پێشەوەی تر هەر ئەوەندە بەسە ڕاستیەکان بە خەڵکەکە ڕاگەیەنی پاش ئەوەی تر ئەوان خۆیان بڕیار دەدەن بە خەڵکەکەم وت ئەگەر بریا لەسەر مانگرتن بدەن لەوانەیە تەنگوچەڵەمەیەکی زۆر بێتە کایەوە کە هەندێکیان ئەنجامی هەرگیز دیار نییە بەڵام ئێوە بریا لەسەر هەرچیەک بدەن من لێی دەرناچم ئەگەر بڕیارتان لە ماگرتن بێ ئەوە من لە پێشەموتانەوە ئامادەم ئەوە بوو هەر 5هزار زەلامەکە بڕیاری مانگرتنیاندا دیکتاتۆری مەزن لەلایەن دوو شانۆی نیویۆرکەوە لە یەک کاتا خرایە نمایش و حەڤدە هەفتەی لەسەر یەک نیشاندرا کەچی لێشاوی خەڵک هەر نەدەنیشتنەوە و بەمە بازی بەسەر هەموو ئەو فلمانەی ترم دادا کە تا ئەو کاتە دەرم کردبوون. بەڵام بیروڕای ڕەخنەگران لەبارەیەوە جۆراوجۆر بوون، زۆربەیان لەسەر دوا قسەکانی فلمەکە ناڕەزاییان دەربڕی، ڕۆژنامەی دەیلی نیوزی نیو یۆرکی وتی گوایە من شتی ترم بۆ تەماشاکەران هەڵداوە تێیدا بەڵام لەگەڵەوەشدا کە زۆربەی ڕەخنەگران ناڕزاییان بەرامبەر بە قسەکان دەربڕی و بەنابەجێیان دانا جەماوەر بەگشتی بەلایانەوە خۆش بوو چەندین کاغەزم بۆ هات کە تێیدا بە خۆشیەوە باسیان کردم. ئارشی لام مایۆ یەکێک بوو لە فیلم دەرهێنەرە بەناوبانگەکانی هۆڵیود داوای لێکردم ڕێی بدەم قسەکان لەسەر کارتی جەژنە پیرۆزەی کریسمس بنووسێ. ئەمەی کە لە خوارەوە نووسراوە ئەو پێشەکیەیە کە بۆ قسەکان نووسی بووی و دەقی قسەکانیشە. ئەگەر لە سەردەمی لینک کۆڵندا بژیامایە وابزانم قسەکانی گیتسبۆرگی ئەوم بۆ دەناردی چونکە ئەو قسانە مەزنترین نامەی ئیلهام بەخشی ئەو سەردەمە بوون. ئمڕۆ بەرەنگاری گیروگرفتێکی نوێ بووینەوە و پیاوێکی تر لە قوڵایی دڵێکی ئاوەدان و جگەرگۆشانەوە قسەی کردووە، گەرچی ناسینێکی ئەوتۆم لەگەڵیدا نییە. قسەکانی تا بڵێی کاریان تێکردووم، بۆیە وا دەقی تەواوی ئەو قسەیەت بۆ دەنێرم کە چارلی چاپڵن نووسیوێتی تا تۆش وشەی هیوات لە دڵتدا بچەسپێ دوا قسەکانی فیلمی دیکتاتۆر. ببورن من نامەوێ ببم بە ئیمپڕاتۆر، ئەمە کاری من نییە. من بە تەمای حوکمڕانی و شکاندنی هیچ کەسێک نیم. من ئارەزوومەندم یارمەتی هەموو کەسێک بدەم لە هەر ڕەگەز و ڕەنگێک بن. ئێمە هەموو دەمانەوێ یارمەتی یەکتر بدەین. ئەمە سروشتی ئینسانە. ئێمە دەمانەوێ بە بەختەوەری یەکتر دڵخۆش بکەین نەک بە کڵۆڵی یەکتر نامانەوێ ڕق و کینە لە یەکتر هەڵگرین. ئەم جیهاندە ئەوەندە پان و بەرینە کە جێگای هەموو کەسێکی تێدا دەبێتەوە و ئەم سەرزەمینە گەورەیە دەوڵەمەندە و دەتوانێ بەشی هەمووان بدا. ڕێگای ژیان دەشێ ئازاد و ڕەنگین بێ، بەڵام ئێمە ئەم ڕێگایەمان ون کردووە. حەسوودی گیانی خەڵکی ژەهراوی کردووە. جیهانیان بە ڕق و کینە بەربەست کردووە. هەموومان. هەموومانی بە ئەسپایی بەرەو کڵۆڵی و خوێن ڕشتن دەڵەک داوە. خێراییمان داهێناوە. بەڵام خۆمانمان پەلبەست کردووە. مەکینە، کە گەلێک شتی بۆ ئاسان کردووین هەموومانی دەستەپاچە کردووە. ئەو زانیارییەی هەمانە تۆوی دوودڵی لە دڵمانا چاندووە و ئەو زیرەکی و بەهرەی لە مێشکماندان دڕک و کەمبەزەییان کردووین. زۆر بیرەکەینەوە بەڵام کەم هەز دەکەین ئێمە پێویستمان بە مرۆڤایەتی هەیە ئەوەندەمان پێویستی بە مەچینە نییە زۆرتر لەوەی زیرەکیمان پێویستە مهرەبانی و نەرمی و نیانیمان پێویستە بێ ئەم خەسیەتانە ژیان دەبێ بە دڕندەی و هەموو ئەوەی کە کردومانە لە کیس دەچێ فڕۆکە و ڕادیۆ لێکیان نزیک کردووینەوە. سروشتی ئەم شتانە هاوارمان لێ دەکەن دڵ چاک بین، هاواری برایەتیمان لێ دەکەن، هاوارمان لێ دەکەن هەموو یەک بگرین. ئێستاش دەنگم دەگا بە ملیۆنەها خەڵکی سەرانسەری ئەم جیهانە، ملیۆنەها پیاو و ژن و منداڵی کەساس کە قوربانی سیستمێکن کە پاڵ بە خەڵکەوە دەنێ بێگوناهان ئەشکەنجە بدەن و حەپسیان بکەن. ڕوی قسەم لەو کەسانەیە کە گوێیان لێمە. چەکی هیوا فرێم مەدەن ئەو کڵۆڵیەی کە هێرشی هێناوە جگە لە جێژەڵوکەیەکی ڕق و کینە و دڵڕەشی ئەو کەسانە کە لە پێشکەوتنی مرۆڤایەتی دەترسێن بەو لاوە هیچی تر نییە. ڕەشەبای ڕق و کینە تێپەر دەبێ و دادەمرکێتەوە. دیکتاتۆران دەمرن و ئەو دەسەڵاتەی کە لەگەڵ زەوتیان کردووە دەگەڕێتەوە دەستی گەل و لە هەمان کاتە کە ئادەمیزاد دەمرێ و دەبرێتەوە ئازادی هەرگیز مردنی بۆ نییە. خۆتان مەکەن بە قوربانی ئەم دڕندانە کە ڕقیان لێتانە و وەکوو کۆیل لە ڕەفتارتان لەگەڵا دەکەن. ژیانتان لە چەمەری و زەفت و ڕەفت شەتەک دەدەن. فەرمانتان بەسەردا دەکەن چی بکەن و چی نەکەن. چۆن بیر بکەنەوە و چۆن هەست بکەن؟ ئەو دڕندانەی کە وەکو ئاژەڵ مەشقتان پێ دەکەن و نانتان دەدەنێ و ڕفتارتان لەگەڵا دەکەن وەکو گول لە تۆپ بۆ تۆپەکانیان بەکارتان دەهێنن. کۆتان مەکەن بە قوربانی ئەم پیاوە دڵڕەشانە، پیاوی مەکینە کە مێشک و دڵیشیان هەر مەکینەن، ئێوە مەکینە نین، ئێوە ئادەمی زادن و دڵتان پڕە لە خۆشویستنی مرۆڤایەتی، ڕقتان لە کەس نەبێ، تەنانەت ئەو کەسانە کە خەڵک خۆشیان ناوێن، ڕقیان لە خەڵکە، ئەوانەی کە خەڵک خۆشیان ناوێن و خۆشیان ناسروشتین، سەربازان بۆ کۆیلەی مەجەنگن، بۆ سەربەستی بجەنگن. لە فەسڵی حەڤدەیەمی ئینجیلی لۆقادا نووسراوە کە سەرزەمینی خوا لەناو دەروونی ئادەمیزادایە، نەک یەک ئادەمیزاد، نەک دەستەیەک ئادەمیزاد، بەڵکو هەموو ئادەمیزاد. لە دەروونی ئێوەدا، ئێوەی گەل توانای دروستکردنی مەکینەتان هەیە، توانای دروستکردنی بەختیاریتان هەیە، ئێوەی گەل توانای ئەوەتان هەیە ئەم ژیانە بڕازێنرێنەوە و سەربەستی کەن، ئەم ژیانە بکەن بە شتێکی یەکجال دڵڕفێن. جا بە ناوی دیموکراسییەوە داواتان لێدەکەم ئەم توانایە بەکاربهێنن، با یەکبگرین. با بۆ جیهانێکی نوێ بجەنگین، جیهانێکی خۆش کە دەرفەتی کار بۆ خەڵک بڕەخسێنێ، کە بۆ جوانان پاشەڕۆژ و بۆ بەساڵداچووان دڵنیایی دابین بکا. بە پەیمانی بەدیهێنانی ئەم شتانەوە دڕندەکان هەستاونەتە سەر پێ، بەڵام ئەوان درۆ دەکەن، ئەوان ئەو بەڵێنە بەجێ ناهێنن، هەرگیز، هەرگیز ئەمە ناکەن، دیکتاتۆرەکان خۆیان ئازاد دەکەن، بەڵام کۆتی کۆیلەی دەکەنە گەردنی گەل. ئێستا با بۆ ڕزگارکردنی جیهان بجەنگین و شەق لە ڕق و کینە و ستەمکاری بدەین، با بۆ جیهانێک بجەنگین کە ئەقڵ تێیدا حوکمڕانە، جیهانێک کە تێیدا زانست و پێشکەوتن دەبنەمایەی بەختیاری هەموو لایەکمان، سەربازان، بۆ خاتری دیموکراسیەت با یەک بگرین. باشە ئێوە ئایا گوێتان لە قسەکانمە لە هەر جەیە کە هەی لە هەر جەیە کە هەن سەر هەڵبڕن لە هەر کوێیەکی سەر هەڵبڕە و بنوارە حەنا سرم هەڵبڕە هەورەکان و والەی دەکەنەوە ڕۆژ خەریکە هەڵدێ و خەریکچین لە تاریکیەوە دێنە ڕووناچی و پێدەنینە جیانێکی نوێوە جیهانێکی میهرەبانتر کە تێدا ئادەمیزاد واز لە ڕق و چینە و دڕندەیی دێنن حەنا سەر هەڵبڕە گیانی ئادەمیزاد باڵی دەرکردووە و ئاخرییەکەی هەر دەدا لە شەقەی باڵ بەرەو پەلکە زێڕینە، بەرەو ڕووناکی هیوا. حەنا سەر هەڵبڕە، سەر هەڵبڕە، سەر هەڵبڕە. تاڵقەی داهاتوو بە خواتان ئەسپێرین.